ئەم هۆکارە بەسوودانەی کە دەبن بەهۆی ئەوەی ئینسان ڕەوشتی جوان بۆ خۆی دابین بکات گەشتینە خاڵی چلو چلو پێنج مەڵ المحافظة على الصلاة دائیمەن ئەو کەسەی کە نوێژ دەکا و محافظە دەکا پارێزگاری لە نوێژەکانی دەکات بە خشوع و بە ڕکوعەوە بێگومان ئەو کەسە زیاتر ڕەوشتی جوانترە لە کەسێک کە ڕوو لە خوانیە نوێژ ناکات پەنا بەخوای گەورە ئەسیان ڕۆژوش بە هەمان شێوە هۆکارێکە بۆ ڕۆژ جوانی و کۆمەڵێک سیفەتی باشی تر بەهۆی بەڕۆژوو بوونەوە لە ئینساندا دێتە جێ وبصيام تعلو الهمة بەهۆی بەڕۆژوبوونەوە هەمەتی ئینسان بەرز دەبێتەوە هەمومان با سیرکەین لەو ڕۆژانەدا کە لە مانجی ڕەمەزان کە بەڕۆژیت هەمەتت بەرزترە بۆ تاعەت و بۆ کاری چاکە و بۆ خێر و سەدەقە و بۆ شەو نوێژ و بۆ قڕان خوێندن یا لە غەیری ڕەمەزان بێگومان لە ڕەمەزان هیمەتت بەرزترە هیمەت بەرزیش ڕەوشتێکی جوانە وتقوی لێرادە ئینسان وای لە دە خاوەنی ئێرادە و ویستێکی بەهێز بێت کە شتێک ویستت بیکەیت لاواز نەبی لە بەرامبەریدا کەواتە نوێژی شو ڕۆژوش هەردووشیان مەدرسەیەکن دابخانەیەکن بۆ پەروەردەبوونی ئینسان لەسەر ڕەوشتی جوان و ئەخلاقی بەرز چل و حەوت قراءة القرآن بتدبر وتعقل خوێندنەوەی قورآن بە تێفکرین و لێوردبوونەوەی و بیرکردنەوە لە ماناکانی بێگومان ئەوە هۆکارێکی زۆر گەورەیە بۆ ئەوەی ئینسان ڕەوشتی جوان بێت کە قورآان بخوێنیتەوە و لی حاڵی بیت ئەم قورآانە هیدایەتت دەدا بۆ بەرزترین و جوانترین و ڕێکترین ڕەوشت خوای گەورە خۆی دەفەرمێ إن هذا القرآن يهدي للتي هي أقوم ئەم قڕانە هیدایەت و ڕێنمایی خاوەنەکەی دەکا و کەسێک کە دەیخوێنێتەوە یعنی بۆ للەتی هی ئەقوم یعنی بۆ ئەو ڕەوشت و سلوک و سەبیل و مامەڵە و عقیدە و کردارەی کە باشترین و ڕاستترین چییە ڕەوشت و کردار و بیر و باوەڕە یەکەم کتاب و مەزنترین کتاب لەسەر ڕەوشت بریتە لە قورآن بەڵێ قورآن تەنها خۆ باسی ئەخلاق ناکە باسی ئەحکام دەکە باسی معاملات دەکە بەڵام هەر هەمووی لە دەوری چی دەسوڕێتەوە لە دەوری ئەخلاق دەسوڕێتەوە ئەو کەسێک کە مامەڵە دەکا کڕین و فرۆشتن دەکا پێویستە ئەخلاقی جوان بیاننا بەڵێ پێویستە بۆیە محەممەدی کوڕی حەسەنی شەیبانی تلمیدی ئیمام ئەبوو حەنیفە ڕەحمەتی خوای گەوریان لێبێ داوای لێ دەکەن دەڵێن ئەی ئیمام بۆ کتابێک لەسەر ئەخلاق نانووسیت لەسەر ڕەوش جوانی دەفەرمێ قەد ئەلفت و کتابن فی البیوعی فەرمیم کتابێکم لە سەر کڕین و فرۆشتن داناوە ئەوانش بەلایەنەوە سەیرە ئێمە داوای کتابێکمان لێکرد لە ئەخلاق ئەو دەڵە لە کڕین و فرۆشتن دامناوە یعنی ئیشارەتە بۆی تێبگەن کە کەسێک لە کڕین و فرۆشتن نەدۆڕێت فێڵ نەکا خیانەت نەکا نوێژی لەسەر نەچوێنێ نەفسی نزم نەبێت ئەوە دیارە ئەخلاق و ڕەوشتی چۆنە ئەخلاق و ڕەوشتی بەرزە کەواتە ئینسان کە لە بازار تێنەشکە ئەو کاتە لە مزگەوتیش تێناشچێت ان شاء اللە بەرز دەبێت ئەو کاتە لە ماڵ و خێزانیشیدا ان شاء اللە سەرکەوتوو و سەرفراز دەبێت بەڵام کە دەستت کرد بە کەسابەتی دنیا و معاملە تێشکایت و دۆڕایت و تووشی حەرام و گوناه بیت نەک دۆڕان یعنی لە معاملە زەرەرکەی بەڵکو نەفسی خۆت بدۆڕێنی بەوەی کە خیانەت بکەیت و تووشی حەرام بیت ئەو کاتەوە ئینسانە دەدۆڕێت و دەشتێ بە جارێک بۆیە براکانم قورئان یەکەم کتابە لە ئەخلاقدا هەر کەسێ بیەوێ ئەخلاق و ڕەوشتی جوان فێربێ با بچێ چی بخوێنێتەوە با بچێ قڕانی پیرۆز بخوێنێتەوە ئەم قورآانە یعنی هەر یەک ئاەتی تەماشاکەین بۆ نمونە خودی العفوە وأمر بالعرف وأعرض عن الجاهلين دەفەرمێکی خی گەورە خودی العفوە یعنی چی خەڵک وەربگرە یعنی مامەڵەیەکی سەهلی خەڵک تۆ قوبوڵی کە لێیان داوای زۆر لە خەڵک مەکە کە تۆ چاکت کرد بەرامبەر بە خەڵک چاوەڕێ ئەوە مەکە خەڵکی چاکت بەرامبەرکە کە تۆ لێبوردنت هەیە بەرامبەر بە خەڵک چاوەڕێ ئەوەش مەکە خەڵکی وەکو تۆ لێبوردن بێ خودی لە عفوە وأمر بالعرف أمرش بچاکە بکە وأعرض عن الجاهلين پشتیش بکە لە چێ لە ئینسانی جاهل ئەمە ڕەوشت کابرای جاهل تۆ ئاوڕی بۆ لا نادەیتەوە ئینسانی جاهل قسەش بکا و جنێویش بڵێ تۆ خۆت نایەنیتە ڕێزی ئەو و فەرمان بە چاکە دەکەیت کەواتە تۆ ڕەوشتت جوان بوو یەک ئاەتی قورآن بزانە چۆن وا لێ دەکا کە ڕەوشتە جوان و بەرز بێ بۆ منە کە سوورەتی ئیسراء بخوێنینەوە چۆن کۆمەڵێک ئاەت تێدا کە فێرمان دەکا ڕەوشت بەرز بین لەگەڵ باوکو دایکمان ڕەوشت بەرز بین لەگەڵ هەتیو و هەروەها کە بەڵێن و عهد و پەیمانمان هەبوو بەجێ بگەێنین و هەروەها ماڵی هەتیو نەخۆین و هەروەها لە زینا نزیک نەکەوینەتەوە و هەروەها لە کڕین و فرۆشتن خیانەت نەکەین و هەروەها بەخیل نەبین و ئیسرافیش نەبین و هەروەها زوڵم لە کەس نەکەین و بەغی و ستەممان نەبێت یعنی لە چەند ئاەتێکدا بۆن لە سوورەت ئیسرا ئەو هەموو ڕەوشتە جوانەمان فێر دەکات پێش هەمووشی و دوا هەمووشی لا تجعل مع الله إلها آخر فتقعد مذموما مخذولا نەچی لەگەڵ خوا شەریک بۆ خوا دابنەی پەرسراویشتر بپەرستی دەنا ئەوە تۆ کەسێکی زەلیل و ڕیسوا دەبێت ئەوەش ڕەوشتە لەگەڵ خوا کە تۆ شەریکی بۆ دانێ تەماشا دەکەیت لە هەموو بوارەکانەوە لەگەڵ خوای پەروەردگار و لەگەڵ باوک و دایک و لەگەڵ کەس و کارت لەگەڵ بێگانە لەگەڵ ئافرەتان لەگەڵ هەتی و لە هەموو بوارێکەوە ئەخلاق و ڕەوشی جوانت فێر دەکا لە چەند ئاەتێکدا ئەی کە سوورەتی نور سیرکرد لە سوورەتی نوردا ئەو هەموو ئاەتە جوانەی فێرمان دەکە ئادابی ئیسێدان کە چویتە ماڵێکەوە یەکسەر خۆت مەکە بەژووردا مەڵێ ئێمە یەکتر دەناسین ئەوەمان لە بینا نییە چۆنەوە دەبین نییە تۆ حەز دەکەی ئەو کەسێک کە خۆت بە ماڵەکەیدا دەکەیت و لە دەرگە ناگەدەیت حەز دەکەی ئەو خۆی بە ماڵی تۆدا بکا و ژنەکەی تۆ بەڕووتی ببینێ کچەکەت بەڕووتی ببینێ حەزت لێ نەوەڵە ئێدەی بۆ خەڵکیشت حەز لێ نەبێت ڕاستە برادری یەکترن ڕاستە محەبەت و خۆشەویستیتان لەگەڵ یەکتر هەیە بەڵام هەر کەسە سنووری خۆی هەیە ئێ دەرگا بۆچی دانراوە و دیواری حەوش بۆ چییە یعنی سنووری ئەو ماڵەیە بۆی کابرا لە ناو عائلەی خۆیدا حڕ بێت ئیسراحەت بێت کە تۆ یەکسەر خۆ بە ماڵدا بکەیت و بەبێ ئەوەی لە دەرگا بدەیت و بەبێ ئەوەی ڕوخسەت وەرگیت لەوانەیە چاوت بە شتێکەوێت کە حەرامە لەوانەیە ئەو عائلەیە تووشی ئەحراج و تووشی ناڕەحەتی بکەیت بۆیە پێغمبەری خوا علیه الصلاة والسلام دەفەرمێ هەر کەسێک لە کونی دەرگاوە سەیری ناو ماڵەوەی کرد ئەگەر چاوی کوێرکەیت هیچت لەسەر نییە زەمانەتی لەسەر تۆ نییە نابێ خوێنەکەی بدەیت کەسێک ئاوا لە کونی دەرگاوە سەیری ناو ماڵی خەڵکە چاوی کوێرکەیت هیچت لەسەر نییە ئێمە ناڵێن بڕۆن وا بکەن بەس بزانە پێغمبەری خوا علیه الصلاة والسلام کە ئەوەی فەرمووە یعنی ئەی ئەو کەسێک کە تۆ سەر بەرز دەکەیتەوە بەسەر دیواری حەوشی خەڵکدا یا دەرگا دەکەیت و دەڵێ با سەیری کەم زانم کەسی لێیە نەوا مەکە جایز نیە براکەم لە دەرگا بدە کە ڕوخسەتت دراو مۆڵەتیان پێدای دەرگایان لێ کردیتەوە وەرە ژوورەوە کە سێ جار مۆڵەت نەدرای بگەڕێەوە دیارە بواریان نەڕەخساوە بۆ ئەوەی کە پێشوازی لە میوان بکەن بۆ ئەوەی کە ئیسیقبالی کەس بکەن فێرمان دەکا کە لە ناو عائلەیەشدا لە ناو خێزانیشدا ئەدەبێک هەبێت چەند کاتێک هەبێ بۆ نمونە کە کوڕەکان کچەکان یەکسەر خۆ نەکەن بە ژووری خۆیان نەکەن بە ژووری دایک و باوکیان لە سێ کاتدا یان بۆ نمونە پێغمەری خوارێ ساسم فێرمان دەکا کە لە دە ساڵی کوڕان و کچان لە شوێنی خەوتنیان جیا بکرێتەوە ئەم قورآانە و وەح ئەم وەحیە بەگشتی هەمووی ئەدەب و ئەخلاقمان فێر دەکات کە سەیری سوورەتی حجوراتکەین ئەو سوورەتی الحجوراتی کە سەیری سوڕەتی حجرات کەن براکانم چۆن فێرمان دەکا هیچ کەسێک گاڵتە بە هیچ کەسێک نەکە چێ دەڵێ ئەوەی تۆ گاڵتەی پێ دەکەی لای خوا لە تۆ بەرزتر نیە با ئافرەتان بە تایبەتی گاڵتە بە یەکتر نەکەن چکە لە ناو ئافرەتاندا لە قەبوو ناو ناتۆرەی ناشیرن لە یەکتر هەیە و عیبگرتن لە یەکتر هەیە خی گەورە فێرمان دەکا کۆمەڵێک ئاداب و ئەخلاق لە سوڕەتێکی کورتدا وەکو سوڕەتی حجورات خوای گەورە فێرمان دەکات کەواتە بە حەق کتابی ئەخلاق کتابی ڕەوش جوان فێربوون لە کوێدا قورآانە ئەمەش هۆکارێکە کە ئینسان قورآان بخوێنێتەوە ئەخلاق و ڕەوشتی جوان بێت خاڵی چلوهشت تەزکیەت و نفسی بتاعە ئینسان نفسی خۆی پاکاتەوە بەچی بە تاعاتکردن پەروەردگارمان دەفەرمێ قد أفلح من زكاها وقد خاب من دساها یاخود قد أفلح من تزكى هەر کەسێ نفسی خۆی پاکاتەوە بەچی پاچکەیتەوە بۆی تەخوای خخوای گەورە بکەیت بۆی کاری چاکە بکەیت ئەوە نفست پاک دەبێتەوە کاتە ئەخلاق ڕۆشت جوان دەبێت خاڵی چلونۆ لزوو مول حەیا ئینسان پابندی شەرم بێت واتە شەرم و حەیا لەو کەسەدا هەبێ گرنگە لزوو مول حەیا حەیاء براکانم پێغمبەری خوا علیه الصلاة والسلام دەفەرمێ ان لكل دین خلقا وخلق الاسلام الحیاء هەموو دینێک ڕەوشتێکی تایبەتی خۆی تێدایە ڕەوشتی ئەم دینە ئیسلامی پیرۆزەی ئێمە چیە حەیە حەیە یعنی هەموو ڕەوشتەکانت بۆ کۆ دەکاتەوە بۆیە پێغمەری خوارێ سەڵات سلام فەرمووی الإيمان بضع وسبعون أو بضع ئەوانە هەر یەکەیان شعبەیەکن لە شعبەکانی ئیمان یعنی بۆ نمونە ئەگەر بێت و ئینسان لە ماڵەوە دۆڵابێکی هەبێت لە حەفتا و پێنج بۆ نمونە خانە پێکاتبێ خانەی بچووک بچووک ئەو خانانە ئەگەر هەر یەکەی شتێکی تێکەی پڕ دەبێتەوە ئیمان بەم شێوەیە براکانم ئیمان خانە خانەیە کە نوێژت دان نوێژت کرد تۆ خانەیەکی ئیمانت پڕت بەوە زەکاتت دا خانەیەکی تریشت پڕ بەوە حەجت کرد خانەیەکی تر پڕ بەوە لەگەڵ جیرانت باش بووی خانەیەکی تر پڕ بەوە ئا ئەوە هەر کەسێ هەموو خانەکانی پڕ بێتەوە ئیمانی کاملە و تەواوە وإماطة الأذى عن الطريق لابردنی هەر شتێک زیان بە مسلمانان بگەێنێ لەسەر ڕێگا بۆ نمونە بە سیارە دەڕۆیت یا بە پێ دەڕۆیت بەردێک لەسەر جادێ لای بدە لابردنی ئەوە ئەوەش بۆشاییەکی خانەیەکی ئیمانی تۆی پڕکردەوە ئەمەش ئیمانە ئەوش بەڵگەیە لەسەرەوەی کە عمل لە چییە کە عمل لە ئیمانە عمل تەنها چی نییە تەنها قەول نییە عەمەل لە ئیمانە والحیاء شعبة من الإيمان حیائیش شەرمیش بەشێکە شعبەیەکە لە ئیمان خانەیەکە لە خانەکانی ئیمان باشە بۆ لە جیاتی هەموو جۆرەکانی ئەخلاق و ڕەوشت یەک جۆریانی باسکرێویش چییە بریتە لە ئەلحەیە شەرم کردن چونکە هیچ شتان کە شەرم کا براکانم الحياء كله خير والحياء لا يأتي إلا بخير کەسێک کە شێ صفەتی شەرم و حیای هەبێ ئەوە لە خراپە دەیگێڕێتەوە و بەرەو باشە پاڵی پێ پێوە دەنێت بەس کە ئینسان چاوقایم بوو بێ شەرم بوو بێ حیا بوو ئەوە زۆر شت دەکات و خراپە دەکات و تووشی گوناه دەبێت و زەرەر لە خۆی دەدا و ڕەوشتی ناشیرن دەبێت پیامبری خوا علیه الصلاة والسلام دەفەرمێ ان مما ادرك الناس من كلام النبوة الاولى اذا لم تستحي فاصنع ما شئت یعنی یەکێک لەو وەسیەت و حکمەتە جوانانەی کە خەڵکی لە قسەی پێشینانی خۆیان و بە تایبەت لە قسەی پێغەمبەرانی پێشوو بۆیان ماوەتەوە چییە؟ ئینسان کە شەرم نەکە ئەوە چی دەکا بابیکە کە شەرم نەکە بۆ؟ ئێستا بۆ نمونە ئێمە مجموعەیەکین خەڵکێکی زۆر دانیشتوین لە ماڵی خوا چ شتێک من یان تۆ دەگێڕێتەوە لە هەڵسوکەوتێکی ناشیرن ئەوە یەک ئەدی کە بێت و خۆت بە تەنها بی بە تەنها بۆ منە لە شوێنێکیت کەسی لێ نییە کەس ناشت بینێ دەشتوانی کارێکی خراپە بکەیت لەوێ چی دەگێڕێتەوە خەوفی خوا وایە خەوفی خوا و ترسان لە خوا بۆ نمونە ئەوە یەخشەونە ڕبهم بالغیب ئەوانەی کە لە غەیب و لە پەنهان لە خوا دەترسن باشە ئەوە لەوێ تەنها ترسی خوا دەگێڕێتەوە ئەی لێرە لەوانەیە کەسێک کە ترسی خواش لە دڵیدا زۆر بە قووەت نەبێ بەڵام لە شەرمی خەڵک کە سیفەتی شەرم و حیای تێدابێ لە شەرمی خەڵک زۆر غەڵەت و تاوان هێنایکە زۆر شتەیە بێ یعنی بەدڕەوشتیە نایکا بۆ نایکا کە بە تەنها بێ لەوانەیە بیکە بەڵام بۆ لە بەرچاوی خەڵک نایکە چوە کەسێک کە سیفەتی شتێدا جوانە و سیفەتە ویشتە حەیا کەسێکە شەرم دەکا لە خەڵک دەی باشە ئینسان کە ئەوە ترسەکە وتمان لاواز بوو ترس لە خوا شەرمەکەشی نەما حیاکەشی نەما چی دەگێڕێتەوە لە خراپە ها هیچ شتێک ناگێڕێتەوە لە خراپ کە حەیاشی نەما ئەوە هیچ لە هەندێ وڵات براکانم کە سوپاس بۆخوا وڵاتی ئەوروپا و وڵاتی کوفر نەبینیەوە حەمدی خوای لەسەر دەکرێت بەڵام وەکو دەجێڕنەوە باز دەکەن دەڵێ ژن و پیاو لە ناوەڕاستی بازار باوەش لە یەکتردان خەریکی خراپەکاری بن نەک هەموو جۆرە خراپەکاریەکیش و لە هەندێک شوێنەوەشی لێ هیچ شەرم لە کەس ناکە دانیشتووە و لەسەر کورسیەک و لە سەر جادە و قەراغ جادە و ئەو هەموو ئومەتەش دەیبینێ ئاساییە بەلایەوە هیچ کێشەی نییە بۆ چکە حەیا نییە کە حەیا هەبێت شەرم هەبێ ئینسان دەجێڕێتەوە لە بەدڕەوشتی و بە ئەخلاقی کە شەرمیش نەما خەتەرە بۆی براکان یەکێک لە هۆکارەکان کە ئینسان تێیدا بێت ڕەوشتی جوان دەبێت و لە ڕەوشتی خراپیش خۆی بە دوور دەگرێ چه هۆکارێکە ئەلحەیا پێویستە ئینسانی مسلمان هەوڵدا صفەتی حەیا و شەرمی تێدا بێ نەک وەکو کەسانێک کە دەڵێ ئێمە نێوچوانمان قایمە نێوچوان قایمی باش نییە برام غیرەت و شەجاعەت شتێکە نێوچوان قایمی شتێکی ترە ئینسان بە غیرەت و شەجاعەتی هەبێ لە حەق سڵ نەکاتەوە چەن شەرم دەکا هەر دەنگ بەرز ناکاتەوە تەبەنەوە باسی ڕابردووە ئێستا کووە تا کامە کچەی دێڵی دێت بەرامبەری پیاو دەوەستێت و چاو دەخاتە چاویە و بە دەنگ بەرز دەکاتەوە بەسەری دا و چی بیەوە دەیکا ئللا من ڕحیم الله جاران وا نەبوو جاران کچی گەنج شەرم و حەیای زۆر بووە نەچووە لە مەجلیس بەرامبەر پیاوان دەستکا بە قسەکردن و دەستکا بە دەنگ بەرزکردنەوە نە ئەو ئانە بووە شەرم و حەیا هەبووە ئەمەش مانای ئەوە نییە کە وەڵا ئافرەت مافی نەبووە نە ئافرەت حەیای هەبووە خۆ کۆمەلگا لە سەردەمی پیامبەری خوا عليه سڵ سلام بەڵێ لە جاهلیت زوڵم لە ئافرەت کرا بەڵام کە پێغمبەری خواهات عليه ساسم ئافرەتی ئازاد کرد ئەو هەموو حڕیەت و ماف و حقوقی کە خی پەرۆدگار بە پێغمبەرەکەیدا بۆ ئافرەتانی نرد لە هیچ دینێک و لە هیچ یاسا و قانونێکدانی براکانم تا ئەمڕۆی ئێمە کە وەکو پێویستیش دەستمان بە دینی ئیسلام نەگرتووە ئافرەت لە کۆمەڵگای ئیسلامیدا ڕێزی زیاتر لێ دەگیرێ یا لە کۆمەڵگای غەربی و شەرقیدا لە کامیان بابێن نمونە بێنینەوە لە کۆمەلگای ئێمەی مسلماندا بۆ نمونە تۆ دایکت تا زیاتر پیر بێ و بێ دەسەڵات بێ تۆ زیاتر خزمەتی دەکەی ئللا مەگەر ئیمانت نەبێ زیاتر خۆشت دەوێت زیاتر ڕێزی لێ دەگریت زیاتر دەگەیتە ئەو قەنەعاتەی کە بەهشتی تۆ یعنی ئەم دایکە ئلزەمها فەئینە الجنەتە تحت قەدەمەیها ئەوە کە دایکتە ئەی لەوێ چۆنە دەنێرێ بۆ کوێ دار العجزە کوێیە خانەی پیرەکان پەکەوتەکان تەواو ئەم دایکە پیر بووە ئەوەی لە بیر چۆوە کە لە مناڵی چی بۆ کردووە نا ئەو پیر بۆ بە کەڵک نایە لە ناو عیلەدا بمێنێتەوە لە ناو ماڵ بێت بێتاقەتمان دەکات جەومان لێ تێک دەدا بیبن بۆ خانەی پیرەکان لەوێ فڕی بدەن و تەواو جا هەیە بە مانگ هەیە بە دوو مانگ هەیە بە ساڵ سەری لێ نادا مشکلە نییە با لەوێ بکەوێت ئەمە ئافرەت کە پیر بوو ئەوە ڕێزەکەیەتی لە لای غەرب کە باسی حقوقی ئافرەت دەکەن لە لایەکی تر براکانم خێزانەکانمان خێزانی ئێمە مسلمان لە ماڵەوە بۆ خۆی دانیشتۆ مرتاح وەکو خانمێک دانیشتووە و تۆی پیا و واجبە لەسرت کەسابەت بکەی چی نەفقەشی بچێشی چ لە بەردەکەی بۆ ئەویش بیکڕیت نەگەیانی جلی پیاوان پێغمبەری خوا علی ساسەلام واجبی کردووە کە چ لە بەردەکەی ئەوە لە بەرکات یعنی وەکواتە گرانبهایی و جلی باش خۆت لە کوێ دەخەویت ئەویش لەوێ بخەوێ نەک وەکو عیب عبد و کۆیلەیەک سەیریکەی چی دەخۆیت ئەویش دەبێ ئەوە بخوات کەواتە تەماشا دەکەی وەکو خانمێک خێزانەکانمان لە ماڵەوە دانیشت و ئێمەی پیا و کەسابەت دەکەین و نەفقیان دەکێشین ئەی لە غەرب چۆنە دوو شەریکن نەک ژن و مێرد شەریکن هەردووکیان چۆن پیاوەکە ئیش دەکات دەبێ ئافرەتەکە ئیشکە تەوزیعی کەن کرێی شوقەکەیان دەبێ کامیان ئەو چەند بدا ئەو چەند بدا مەصرفەکە چۆن بێ و چۆن نەبێ وەکو شەریک دەبێ و ئافرەتە چۆن پیاویش دەکە ئافرەتی دەبێ ڕۆشتای وارە لە دەرەوە بێ و خەریکی کەسابەت بێت و ئیش بکات کە پێدا بڕین زۆرە براکانم نمونونەکان لەسەر ئەوەی کە هەمووی دەری دەخا ڕێزی ئافرەت ئێستاش کە هەرچەندە وەکو پێویستیش دەستمان بە دینی ئیسلامەوە نەگرتووە و کەم تەرخەمیمان هەیە بەڵام ئێستاش ئافرەت لە کۆمەلگای مسلمانان سەدقاتی کۆمەلگای غەربی ڕێزی لێ دەگیرێ لای ئێمە بە هیچ شێوازێک جائز نییە و دروست نییە بەڵکو ئەو پەڕی نەفس نزمی و ئیمان لاوازیە کە ئێمە ئافرەتان بفرۆشین ئافرەت نابێ بفرۆشێ ئەی لە ئەمریکا مامۆسایەکی جامیعە لەگەڵمان بوو مامۆستای ئینگلیزی بوو چوو بۆ ئەمریکا وتی والله چۆن سیارە عرض دەکرێت بۆ فرۆشتن کەلوپەل عرض دەکرێت ئاوە ئافرەت ڕوت کراوەتەوە دەفرۆشرێت شارێکی وت ناوی شارەکەم لەبیر نیە بخوا ئافرەت دەفرۆشرێت یعنی ئافرەت وەکو کەلوپەلێک بفرۆشرێ ئەی کوا مافی ئافرەت لای ئێمە ئەوە هەیە براکانم بە هیچ شێوازێک نییە لای ئێمە حەرامە ئەو باوکە یەک دینار لەسەر کچەکەی وەربگرێت کاتێک کە بەسوو دەدرێت چی پارەیەکیش بکرێت ئەوە هەمووی بۆ کێیە بۆ کچەکە خۆیەتی بۆ ئەو باوکو دایکە نییە بەڵکو باوکەکەش دەبێت یارمەتی بدات و شتی تری لەگەڵ بداتێ کەواتە سیرکەن برا لەکوێ ئافرەت بفرۆشرێ بۆ تجارەت و بازرگانی بەکاربێنرێ لەکوێ ئافرەت ڕێزی لێ بگیرێ و حرمەت و شەڕەف و حشمەت و حەیای بپارێزرێت کەواتە تێگەیشتن براکانم کە صفەتی حیا صفەتێکی جوانە و کە نەما ئەوە ئینسان پەنا بەخوای پرۆدگار ڕەوشتەکانی بەرەو خراپە و بەرەو هەڵدێر دەڕۆن و کە ڕەوشی جوانیش هەبوو حیا ئیش هەبوو ئینسان ڕەوشی جوان دەبێت قورآن بەگشتی براکانم هانمان دەدا بۆ ڕەوش جوانی و حەیائیش سیفەتی حەیا هانمان دەدا بۆ ڕەوش جوانی خاڵی پەنجا ئیفشا و سەلام سەلام بڵاوکردنەوە لە خەڵک هۆکارێکە بۆ ئەوەی ڕەوشتمان جوان بێت کە تۆ بە تەنیش خەڵکدا دەڕۆی سەلامیان لێ دەکەیت ئەوە کۆمەڵێک سیفەتی جوان دێنێتە بین ناو کۆمەلگاوە ئەوەی بەرامبەرت خۆشی دەوێی ئەوەی بەرامبەرت گومانی خراپت پێ نابا لەمە دووە ئەوەی بەرامبەرت حەقد و کینە لە دڵیدا نامێنە بەرامبەر چکە تۆ سەلامت لێکرد سلام عليهیکم و رححمت الله کە تۆ سەسلام لێکرد تاو سار بۆ کابرا حەج حەقد و کینە لە تۆڵ ناگرێت ئەی کە سەلامی لێنەکەی بڕۆی بە تەنیشتیدا سێریی بکە و بڕۆ تێپەڕە سەسلام مەکە کابرا نە محەبەتی بۆ تۆ دەبێت خۆشویستن نە گومانی باشت پێ دەبە نە هاوکاری و مەحەبەت و ئولفەت و تەعاون لە بەینی کۆمەڵگادا دروست دەبێت تەواو تۆ دەڕۆیت چۆن دوو سیارە کە جادەیەک بێت یەکیان ئاوا دەڕوات یەکیان ئاوا دەڕوات تەوا دوو نەفەر بە تەنیش یەکدا دەڕۆشتن کانەمە دوو سیارە دوو جەمادن دوو بێجیان ئەی خۆ لە غەرب ئاوا وەکو مسلمان نییە پێغمبەری خوا علیه الصلاة والسلام دەفەرمێ وان تسلم على من عرفت وعلى من لم تعرف ها براکەم ئایا لا جەزم دەکات لای نافیە نەک ناهیە باش چیتر ها لای نافیە جەزم دەکا کەسی تێدانی عەربیزان نابرا ئەگەر چی؟ تۆزێ دەنگ بەرز کە زەحمە نەبێت باش ها باش تەماشاکەم براکانم کەستری چ پێ نییە ئەسڵی دخولەکە وایە هەر ناچێتە باشتەوە کەسێک ئیمانی نەبێ کافر ناچێتە باشتەوە وایە باشە ولا تؤمنوا حتى تحابوا ئیمانیش ناهێنن تاوەکو یەکترتان خۆش نەوێت هەر لە ئەسڵدا ئیمانتانیان کامل نییە کەمالەکەی نیە کامل نییە ها باشە ئێستا فەرق چی بوو لە بینی ئەو دوو نەفیە ئەوجا عقیدەیە فەرق چی بوو لە بینی ئەم دوو نەفیە ها کاک یەکەمیان نا ناچێتە بەهشتەوە هەر ناچێ ئەسڵەن نەفی ئەسڵی چوونە بەهش دەکا بەڵام هی دووەمیان چی کەسێک هی دووەمیان ئیمان تەواو نابێت تاوەکو یەکترتان خۆش نەبێت یەکیان بۆ نەفی ئەسڵیش دەکەی یەکیان بۆ نەفی کەمالیش دەکەیە تێگەیشتنەوە؟ کەواتە لە قورئان و لە حەدیثدا نەفی دوو جۆرە نەفی صحەمان هەیە و نەفی کەمالمان هەیە نەفی ئەصلی شتەکەمان هەیە و نەفی کەمالەکەیە یاخود پێی دەوترێکی نەفی المطلق و مطلق النفی بەهر حاڵ کەواتە ئێوە ئیمان ناهێنن تاوەکو یەکترتان خۆش نەوێت ئەوە لا ئەدلکم على شيء إذا فعلتموه تحاببتم ئایا شتێکتان پێ نەڵێم شتێکتان فێر نەکەم ئەگەر بێت و ئێوە بیکەن یەکترتان خۆش دەوێت کەواتە تەماشاکەن چونە بەهەشت نییە ئیلا بە ئیمانەوە نەبێ ئیمانیش نییە ئیلا بە خۆشویستنی یەکتر نەبێ ئێ باشە چی وامان لێ بکە یەکترمان خۆش بوێ بەڵێ سەسلام سەسلامکردن لە یەکتر ئەفش و سەلامە بینەکم سەسلام لە بینی یەکتردا بڵاوکەنەوە یەکترتان خۆش دەوێت کە یەکترتان خۆشویست ئیماندارن کە ئیماندار بوون دەست نەچوێەوە دەچنە باشتە کەواتە برا بزانن سەسلام چەند ڕێگایەکی ڕاستە بۆ چوونە کوێ بۆ چوونە باشتەوە وا مەڵێ کاک ئەحمد ناوێکی خۆش ڕێزی لێ بنێ ئەو کاتە ئەو پیاوە محەبەتی بۆ تۆ زیاد دەکات وان توەسی عليه في المجلس چۆن دیسان هۆکاری سێم چییە کە محەبەتی بینی برا بمێنێت کاتێک دێتە مەجلیسێکەوە چی بۆ بکە جێگای بۆ بکەوە بە دابنیشێت نەک حسابی هیچی بۆ نەکرێت باشە براکانم ئەوە ئەوەی کە ماوە ئێستا بریتە لە چی هەمویان پەیوەندیان بەیەکشتەوەیە کۆمەڵێک خاڵ ماوە هۆکار کە هۆکارن بۆ ڕۆژ جوانی پنجا یەک ئیدامەت و نەظر فی سیرە نەبەویە چی بخوێنیتەوە چی سیرکەیت ژیان نامی پێغمبەر ساسم ژیان نامی پێغمبەری خوا عليه ساسەلم پڕیەتی لە دەرس و پەند و ئامۆژگاری بۆ ئەوەی ڕەوشتی ئینسانی مسلمان جوان بێت فێرت دەکا سابر بی فێرت دەگا دەکات دان بەخۆگر بیت فێری ئەوە دەکا ئیتار و بەخشندە بیت فێرت دەکا شجاع و بەغیرەت و ئازابی فێرت دەکا صادق و ڕازگۆ بی فێرت دەکا ئیخلاصت هەبێ کەواتە هۆکاریشتر بۆی ڕەوشتمان جوان بێ سیرکردنی چی بەردەوام ئیدامە ئیدامە ئەنچی بەردەوام سەیری چی بکەیت ژیان نامەی پێغمبەر بکەی علی ساسەلام ئەمەش هۆکارێکە پەنجا و دوو النظر في سير الصحابة الكرام رضي الله عنهم دوای سیرکردنی ژیان نامی پێغمبەری خوا علیه سلام سری ژیان نامی چێ بکە هاوڵانی پێغمبەر عليه سلات سلام کە بەڕاستی ئەوان قوتابخانەیەک بوون بۆ ئەخلاق جوانی ئینسان لەوانەوە فێری ڕەوشی جوان دەبێت تەماشای حیاتی سەحابە بکەی ئەو کتابانە بخوێنتەوە لەسەر ژیان نامەی سەحابە نووسراوە ئەوەشیان ڕەوشی ئینسانی پێ جوان دەبێت سیەڕ و ئەعلام النوبەلا کەسانی نەبیل پیاو بەرز و پیاو چاک ژیان نامەی ئەوان بخوێنیتەوە برا هیمەتت بەرز دەبێ ئەخلاقت جوان دەبێ هەوڵ دەدەی بۆ تەلەبی علم هەوڵ دەدەی بۆ چاکەکاری و ڕەوشتی جوان هۆکارێکی زۆر گرنگە براکانم ئینسان بیخوێنێتەوە ئیسفادەی لێ دەکات پنجا چوار قراءة كتب الشمائل والكتب في الأخلاق يعني هر كتابك ئەم کتابانە بەگشتی هەمویان ئینسان بیخوێنتەوە یعنی فێری ئەخلاق و ڕەوش جوانی دەکات خاڵی پ پێنج الاطلاع على الحكم المأثورة یعنی کۆمەڵێ یعنی پەندی جوانی پێشینان هەیە کە کۆکراوەتەوە لە کتابدا هەیە ئینسان کە دەیخوێنێتەوە فێری چی دەبێت ئەخلاق و ڕەوشتی جوان دەبێت کە ئیسیفادەی لێ دەکات چەند دانەیەکی هێناوە وەکو نمونە خاڵی پنج شش معرفة الأمثال السائرة ئەمثال یعنی چی براکانم نمونە بەڵێ کە تێگەیشتین کە ڕەوش جوانی و نەبێ شتێکی طبع بێ لە ئینساندا و قابلی ئەوە نەبێ ئینسان کە ڕەوشی جوان نەبوو جوانی نەکە دەتوانانی ڕەوشی خۆت جوان کەیت و دەتوانین لە ڕەوشی ناشرن خۆت پاک کەیتەوە بەهۆی چیەوە بەهۆی ئەم هۆکارانەی کە لەم کتابەدا خوێنمانەوە هەر یەکێک لەمانە هۆکارێکە بۆ ئەوی ئینسان بەرەو ڕەوش جوانی بڕوا و دوورکەوێتەوە لە هەر ڕەوشت و خەصلتێک کە تێیدا ناشرین بێ لە کۆتاییدا داوا دەکەم لە خخوای پەروەردگار وخاتري ناو جوانكاني وصفات برزكاني اللهم إني أسألك بأسمائك الحسنى وصفاتك العلى يا رب العالمين يا حي يا قيوم أن تهدينا لأحسن الأخلاق فإنه لا يهدي لأحسنها إلا أنت وأن تصرف عنا سيئها فإنه لا يصرف عنا سیئها الا انت خوای پەروەردگار اخلاق و ڕەوشتمان جوان کە نەفسمان پاک کاتەوە و هەر خەصلەت و ڕەوشتێک کە ناشیرنە و جوان نییە خوای گەورە ئێمەی لێ پاک کاتەوە و لێمان بە دوور بگرێت خوای گەورە خلوق و ڕەوشتمان وا لێ بکە بە گوێری قورآن و سنت بێ خلوق و ڕەوشتمان وەکو خلوق و ڕەوشتی پیامبری خوا علیه الصلاه والسلام شوێنکەوتەی ئەو بین و وەکو وەکو ڕەوشتی سەحابە و تابعین و ئەئیمە و پیاوبەرز و ماقوڵەکان بێت خوای گەورە هیدایەتمان دا ئاخیرمان خێر کە و ئەم دیراسەش کە کردمان ئەم کتابەمان خوێند یا رب العالمین بیکەی بە حجە و توێشی بۆمان بۆ دنیا بۆ قیامەتمان خوای گەورە سوودی لێ ببینین یا رب العالمین و هەر کەسێکیش کە گوێگری بۆ دانیشتوە خوای گەورە بەرەکەت و ڕحمەتی بەسەردا بڕێژی و لێمان قبولکەی والحمد لله وصلى الله وسلم على رسول الله